گەنجینەکە لە سندوقەکەدا نەبوو جگە لەکە لە سەرێکی پیاوێکی مردوو هیچی تری تێدا نەبوو خەریک بوو بم کوژە تەنها ئێوە هیوا بڕاو نەبوون کە سندوقەکە بە بەتاڵی ببینن بۆیە چیتر تووڕە مەکەن تێگەیشتن کاپتن، چی دەکەی پاش ئەوەی کەوا سەرنەکەوتین؟ پاش ئەو هەموو کارە جگە لە سندوقێکی هێسک هیچ کەمان نەدۆزیەوە ئەوەی فەرمانت پێکردین کردمان ئێستاش تۆ بۆ ئێمە چی دەکەی ها؟ بەڵێ تۆ بۆ ئێمە چی دەکەی جۆن؟ چیتان دەوێ بۆتان بکەم؟ چیم لێ چاوەڕێ دەکەن کە بیکەم؟ ئێوە دەتانەوێ خۆم لە سێدارە بدەم؟ بە هەر حاڵ ئەمە خراپ نییە تۆ ئێمەت هێنای ئێرە و پەیمانی پارەوە هەروەها پەیمانی گەنجینەکەت بە ئێمەدا. ئەی بێ ئەقلینە چیتر دەم درێژی زیاتر مەکەن ماوەی دە ساڵە بە دوای گەنجینە گەورەکەدا دەگەڕێم زۆر باش دەزانم کە لە شوێنێکی سەر ئەم دوورگەیەدایە دەبێ بە هەر شێوەیەک بێت بیدۆزینەوە بەڵام نهێنیەکی تێدایە بۆ ئەوەی گەنجینەکە بدۆزینەوە دەبێت نهێنیەک شیکارێکی بۆ بکەیت ها جێم بەلایەنی کەمەوە دادوەری بەڕێز و تریلۆنی زانیویانە گەنجینەکە لێرە نییە پێم وایە بە هەر حاڵ بە هەر حاڵ لەبەر ئەو هۆیە بە ئاسانی وازیان لە نەخشەکە هێنا جێم ئەگەر ئەوەی دەیڵێم ڕاست بێ دەبێ بزانی گەنجینە ڕاستەقینەکە لە کوێە ئەیوانە جێم پێم بڵێ ها؟ ئەوانی تر بەم شێوەیە بیر دەکەنەوە کەوا شوێنی گەنجینەکە دەزانێ بەڵام ڕای من لەم بارەیەوە جیاوازە هەر بۆیە نامەوێ لەم بارەیەوە هیچ گفتوگۆیەکت لەگەڵدا بکەم. دەبێ بە ڕێگەیەکی باشتر من و تۆ بیر بکەینەوە و بە شێوەیەک بمانگەیەنێیتە شوێنی گەنجینەکە جێم. پەیمانت پێ دەدەم جێم کە بەشێکی زۆرت بدەمێ ئەگەر ڕازی بی ببی بە چەتە. شتێکی مەزنە کەوا منداڵێک لە تەمەنی تۆدا ببێت بە چەتە، تێدەگەی جێم؟ ئەوە ڕەت دەکەمەوە. چۆنت دەوێ من تێ دەگەم جێم خۆم چارەیەک بۆ ئەم نەهێنیە دەدۆزمەوە و ئەو کات بە پرسیاری بێمانە بێزارت ناکەم و داوا هیچ شتێکشت لێ ناکەم بەڵام ئەو گوریسانت لێ ناکەمەوە تاوەکو گەنجینە ڕاستیەکە نەدۆزمەوە پیاوەکان لە بیرتان نەچێت جەم لە دارەکە ببەستنەوە بەسەر چاوی کاپتن پیاوەکان هەوڵدەن شتێکی تر لەم شوێنەدا هەڵکەنن من دڵنیام شتێک دەدۆزینەوە ئەوانە بێوەستان هەر هەڵدەکەنن هەرچەندە هەوڵ بدەن بێ شێوەیەکە جنەکە نادۆزنەوە دەترسم سیلڤەر شتێک بدۆزێتەوە و بیگەێنێتە گەنجینەکە ناتوانێت هیچ شتێک بدۆزێتەوە حاڵی جین چۆنە ئێستا دەترسم بە ڕقی لەگەڵیدا بجوڵێنەوە لام گرنگ نییە چەتەکان گەنجینەکان بدۆزنەوە یان نا ئەوەی دەبێ هەموومان گرنگی پێ بدەین ئەوەیە کە چۆن ڕێگەیەک بدۆزینەوە و جیم ڕزگار بکەین چێچێ مەبەست لەو قسانەوەیە من پەرۆسی چارەنووسی جام نیم ها نا هەرگیز مەبەست ئەوە نەبوو دەڵێم بێسوودە بە درێژایی ڕۆژ بەو دووربینە چاودێری بکەین بەڕێز تریلۆنی من چاودێری ناکە من چاودێری ناکەم ناکەم من ئەوها ناڵێم من دەڵێم بێسوودە بە درێژایی ڕۆژ بەو دوربینە چاودێری بکەین بەڵێ ئەوها دەڵێم پێت وایە من پەرۆشی جیم نیم ها کاپتنس پۆلیت چۆ بوو وەکو ئێوە قسە ناکەم تەواوی ئەوە زۆر باشە کاتێ من لە پاریس بووم ڕۆلی شانوگەریم دەبینێ قاوەکە ئامادەیە؟ قاوە بەسوودە ئەم شەڕە بەم زوانە کۆتایی ناهێت وابزانم تاکە شت بیکەن ئێمە چاوەڕوانی کاتێکی گونجاو بکەین بەڵێ بەڵێ دەبێت چاوەڕێ کاتێکی گونجاو بکەین بەڵێ بەڵێ بەڵێ بەڵێ زۆر باشە جێم لەمە دووە قسەت لەگەڵ ناکەم دەربارەی هیچ شتێکەوە قسەت لەگەڵ ناکەم هەروەها منیش قسە لەگەڵ ناکەم هەرچەندە خۆت بە باشی دەربخەی لە چاو منەوە هێشتا چەتەیەکی پیسی چی حەز دەکا قسە لەگەڵ بکە چێ دەیەوێ ئەی کاپتن ئەی کاپتن تاتۆ مرد لەو شوێنە بینێژن کە خۆی هەڵی کەندووە باشە جۆن، تاکەی هەڵیکەنین؟ ماندوو بووین تاوەکو ئێستا هیچ سەرنجامێکمان بەدەست نەگەیشتووە ئەی کاپتێن ئەڵێ ئەگەر بەم شێوێ بڕات ئەوە ئێمە هەمومان دەمرین بەسیەتی لۆمەکردن هیچ سکاڵایەکی ترم ناوێ پێویست نییە بمرم دەبێ ئاگاداری خۆتان بن ئەرجی ناژیان تەڵەنا ئەو قۆرتە کۆتایی پێدێ چی دەڵێیت؟ ئەم نەخشەیە سەری لێ شێواندووم. من دڵنیام ئەم نەخشەیە کاپتن فلنت خۆی کێشاویەتی. بەڵێ، کاپتن فلنت، بەڵام ئەو. ئێمەی نەگەیاندە هیچ ئامانجێک. سەری لێم تێکداوە، هیچ لێکدانەوەیەک بۆ ئەم نەهێنییە نادۆزمەوە. وە کاپتن فلنت مەتەڵێکی بۆمان جێهێشتووە زۆر زۆر قورسە. لەگەڵ کاپتن فلێن شەش پیاو هەبوون لە شاردنەوەی گەنجینەکە یارمەتیان دەدا و ئەو پیاوانەش بێگومان فلند کوشتویانەتی و ئەو کە لە سەرەی بینیمان بێگومان هین یەکێک لەو پیاوانەیە های خۆزگە خۆزگە بیتوانی باە قسە بکات و پێمان بڵێتن گەنجینەکە لە کوێە مەتەڵەکان دۆزیەوە شتێک لە نزیکی هەردوو چاوی هەیە پێ دەچێ برینی بێت ئەم هێمایە کاری فلند خۆیەتی مانای وایە من دڵنیام گەنجینەکە دەکەوێتە لای چەپی کە لەسەرەوە هاوڕێیان وەرێن وەرن دەچینە شوێنی گەنجینەکە ئەها ئەو پیاوانە بەرەو لایەکی تر دەڕۆن باشە بۆ ئێمەش دەست بە جولە نەکەی جەنابی دادوەر بۆ کوێ دەڕۆی نازانم هیچ بیرۆکەیەکم نییە پێ دەچێت لە جاران خراپتر مامەڵە لەگەڵ جیمدا بکەن پێویست ناکات چاودێریان بکەن باشتر وایە بە شوێنیاندا بڕۆن. بوەستە هەی گەمژە بوەستە بوەستە جێم بۆ من لێگەڕێ ئەگەر هەمومان بە دوای بکەوین ئەوە زۆر لە یەکتری دوور دەکەوینەوە من کاری دەزانم لەو کاتەوە ئێوە بەرەو دوورگەی کە لەسەرەوە بڕۆن پێتان دەگەمەوە هاوڕێیان ئەگە دۆزیمەوە بەڵێ باشە فێڵەکە سەری گرت ئاوەکە ئەوەندە قوڵ نییە بێدەنگ تۆ بێدەنگ بە نەدوت قسە لەگەڵ ناکەم هەرگیز هەرگیز قسەم لەگەڵ دامەکە ئێمە هاوڕێنی نێستا ڕاستە لە بیرم چوو بەڵام دەبێ شتێکت پێ بڵێن بۆ دوجار ویستت ڕاکەی بە ماراستەوە بڕۆ لێرەوە دەگەیت ئاوڕەکانت لە نیوەی ڕێگا بە یەکەوە دەگەن تاکو دیدار جێم تا دیدار جێم جۆن کۆتا شت بووی بەدەستمەوە جێم لە ڕاستیدا لێ ناگەڕێم بڕۆی بەڵای پیاوەکانمەوە ناڕەحەتن لەگەڵتا دەترسم بتکوژن ببوورە بۆ ئەو تونند و تیژەی کە تووشی بووی بۆیە وام دەکرد تووڕە بوونەکەیان کەم کەمەوە جێم ئەجینا بڕوا بکە سەریان پەل دەدای زۆر سپاس ئەوان بەرەو ئەشکەوتی کە لەسەر دەڕۆن حاڵی جێم چۆنە؟ بەڕاستی تۆ لە زۆر شتان دەپرسیم نابێنێم شوێنەکە دوور بۆوە زۆر باشە پرد بن و دەست بکەن بە هەشکەندن لەناو ئەو ئەشکەوتەدا دەبێت چارەیەک بۆ ئەم مەتەڵە بدۆزینەوە گەنجینەکە هەر لێرەیە پەنجەم بریندار بوو ناتوانم بەرگی ئەمە بگرم دەچم دەی خوشم پێم بڵێ ئایا تۆ کێ دەکوژی ئەی چۆن جۆن ئەم ئەشکەوتە زۆر گەورەیە ڕاست و چەپی خۆشمان نازانین شوێنێکی زۆر گونجاوە بۆ کوشتنی جۆن. کەمێک بوەستە چاوەڕێکە ئێمە کاتمان هەیە بۆ ئەوەی بیکوژین پاش ئەوەی گەنجینەکەمان دۆزیەوە ئەی بێ ئاقل وا دەزانی جۆن ڕازی دەبێت گەنجینەکەمان لەگەڵ دابش بکات پاش ئەوەی دەیدۆزێتەوە ئەوە بزانە نیشانە ڕەشەکەمان داوەتە پێی مانای وایە لە خانەی ناپاکانمان داناوە هۆیەکەی بۆ ئەوە دەگەڕێتەوە کە پیاوەکان نیانویست ملکەچی فەرمانەکانم بن بۆیە ئەوەش لەبیر نەچێت ئەوە دڕندەیەکی گەورەیە ئەگەر چاوەڕێمان کرد تاوەکو گەنجینەکە دەدۆزینەوە ئەوە کار لە کار ترازاوە بڵێ بڵێ زۆر باشە هەر ئێستا دەچین بۆ ئەوەی لە ناوی بن نهێنی مەتەڵەکە لە ناو کاغەزەکەدایە بەڵێ نهێنی مەتەڵەکە لە ناو کاغەزەکەدایە ئەوە چی دەڵێ گەورەم ئەوە ڕاستیەکەیە هەموو شدەنا ئەو نەخشەیەدایە دەبێ لی تێ بگەین لە شەوێکدا کاتی مانجی چواردە تەواو دەبێ بە یەک لێدان و و لێدانی جەنگ لە خاڵی شەیتانی بە پێوانەی چل و پێنج پلە. لە چاوی ئاوێنەدا ڕووناکی هەڵکەن و لە لای ڕاستی کەللەسەرەکەوە بڕۆن. ئەو هەموو نووسینە دیارە چییە؟ من هیچ تێناگەم، ها چییەوە؟ جێم ئەوە چی دەکەی لێرە بۆچی هاتووی بۆ ئێرە هەی گەمژە بۆچی نەگەڕایتەوە لای ئەو جان ئەگەر لە دواوە بێ کۆتایی تا جۆن کۆتایی تا ئێستا تۆ گەیشتە کۆتایی جازوو بێیان درا ئەی پیاوەکان ئێوەش بەرەو دۆزەخ دەڕۆن. ئەوە چییە ئەو دەنگە چییە دەنگی فلندی مردووە ئەی هاوار خوایە گیان ئێمە چی بکەین جێم بۆچی دوام کەوتی هاوڕێکەم بۆچی دوام کەوتی پێم بڵێ نازانم نازانم پاشا من بەدوات نەکەوتوم نەخێر من بە ئەنقەز بەدوا دەکەوتم وە نامەوێش ببمە هاوڕێت ئەی چەتە هەرگیز هەرگیز هەرگیز هەرگیز بەڕاست پێمەکەنە باشە جێم لێگەڕێ با پێ بکەنێ جۆ سەر لە نوێ بەگەڵمان کەوتەوە جۆن لە ئێستاەوە بزانەکەەوە ژیانت کەوتۆتە بەردەستمان مەترسە لەمە دوا کارەکان باش دەبێت.